سوکایەتی بە کەس مەکە. سوکایەتی بە خەڵک بە هەر ناوێکەوە بێت لە بنەڕەتدا واتە سوکایەتی بە یەک مرۆڤ. سوکایەتی بە مرۆڤێکیش واتە ئەو بیرەوەرییەی کە مرۆڤەکان زۆر کات بچووک و سووک و جێگەی لۆمەن. لەو دەمانەیدا کە گاڵتە و سوکایەتی بە مرۆڤێک ئەکەیت، لە خەیاڵتا مرۆڤەکان کە خۆشت یەکێکی لەوان جێگەی سوکایەتین. سوکایەتی بە خەڵک وەک هەر وتە و هەستێکی تری تۆ بۆ خۆت ئەگەڕێتەوە. ئەمە لە یاد مەکە. سووکترین کەس ئەو کەسەیە کە سووکایەتی بە خەڵک دەکات. سووکایەتی بە خەڵک جۆرێکە لە بێڕێزی و بێڕێزی جۆرێکە لە خۆبەکەم زانین. بێڕێزی بە هەر شێوەیەک بێت دژکردەوەی خراپ لە ڕووبەڕووەکەتدا دروست ئەکات. کاتێک سووکایەتی بە کەسێک ئەکەی دڵنیابە ئەویش سووکایەتی بە تۆ دەکات. هەر وەک پێشتر وتمان لە یارییەکی ئاوادا هەردوولا دۆڕاون. بۆ تۆش کە ئەتەوێ باوەڕبەخۆبوون لە خۆتدا پەروەردە کەی گورزێکی گەورە ترە. جیاوازی نیە کە ئایا ڕووبەر یان مشتەملە یان لە خەیاڵتدا سوکایەتی بە کەسێک بکەی. گرینگ ئەوەیە کە تۆ لە دەروونتدا کەسێک بە کەم دا ئەنێیت و سوکایەتی پێ ئەکەیت. ئەو بۆچوونە بە دڵنیایی لە ڕەفتاری تۆ یان ئەو کەسەدا کاریگەری ئەبێت و لەوە تێدەگات ئەویش ڕەفتاری سوکانە لەگەڵ تۆ ئەگەڕێتەوە بەر و بگرە لەوانەیە خراپتریش بێت. لە بیرت نەچێ هەموو مرۆڤەکان تایبەتمەندی خۆیان هەیە کە زۆر جێگای ستایشن، لەباتی ئەوەی بۆ لایەنە خراپ و بە وتەی خۆت گاڵتەجاڕەکانی خەڵکی بگەڕێیت بۆ لایەنە باشەکانیان بگەڕێ، لەبیرتان بێ سوکایەتی بە خەڵک واتە سوکایەتی بە خۆت. سوکایەتی بە خۆت مەکە، سوکایەتی بە خۆت چەند لایەنێکی هەیە. کاتێک بیر لە بێبەشیەکانی خۆت ئەکەیتەوە بە چەشنێک سوکایەتی بە خۆت ئەکەی ئەم کارە ئەوەندە ڕۆحی تۆ دائەبەزێنێ کە خاڵە بەهێزەکانت لە بیر ئەکەیت و یان ئەو خاڵانە ئەوەندە بە هەند وەرناگری. بیرکردنەوە لەوەی کە نیتە کارێکی خۆشکێنانەیە. ئەگەر بە وردی سەیری چواردەورت بکەی ئەبینی هەر کەس کەموکورتیەکی هەیە. بیر لە بەخشش و شیاوی و دارایەکانی خۆت بکەرەوە تا بیرت ئەوەندە باش بێت کە بێبەشیەکانت نەبینی یان بە گرنگیان دانەنێیت. ئەدیسۆن باوکێکی دیکتاتۆری هەبوو، بتهۆڤن کەڕ بوو. تا دوایی. کاتێ تۆ خۆت لەگەڵ بەرزتر لە خۆت بەراورد ئەکەی، ئەو جاریش بە جۆرێک سوکایەتی بە خۆ ئەکەی. پێشتر وتم، بۆ پەروەردە کردنی باوەڕبەخۆبوونت سەیرێکی خوارەوە و سەیرێکی خۆت بکە. سەیری خوار خۆت بکە تا بزانی کە چیت هەیە و چیت سوپاس گوزاربیت و سەیری سەرەوە بکە تا پێشکەویت. ئەوەی لەم سەیرکردنەدا بۆ باوەربەخۆبوون زیانهێنەر و ڕوخێنەرە ئەو بەراوردەیە کە بێتە هۆی سەرکوتکردنی خۆت، واتە تۆ کە کەسێکت لە سەرووی خۆتەوە دی خۆت بە کەمتر لەو دامەنێ، بێگومان بەراوردکردن ئەگەر بیری خراپی بەدواوە بێ هەمیشە ڕوخێنەرە، ئەگەر کەسانێک ئەبینی کە باوەربەخۆبوونی زۆریان هەیە ئەبێ ئەو هەستە لە تۆدا دروست بکات کە منیش ئەتوانم باشتر و بەرزتر بم لە ئێستاکەم، کە ئەمیش هاندەر بێ بۆ پێشکەوتنت نەک سەرکۆنەی خۆت، هەمیشە وریابە کە کاتێک سەیری سەرووی خۆت ئەکەیت چ ئاکامێکی فکری وەرئەگری وریابە خۆت بە کەم دانەنێی، لە گفتوگۆدا خۆت سووک دامەنێ وەک، تکا ئەکەم، هەموو شتێک بەدەستی تۆیە، لوتفت هەیە، خەجاڵەتم مەکە، چاوەکانت جوانن و تا دوایی، ئەمانە هەمووی وتەی خۆشکێنانن، بۆچی کاتێ تایبەتمەندێکی باشی تۆ ستایش ئەکەن، ئەکەویتە هەڵپەهەڵپ کە ڕەتی ئەکەیتەوە و هەوڵی زۆر ئەدەیت تا بەدرۆی بخەیتەوە. تەنیا بە یەک دوو وشە بڵێ سوپاست ئەکەم. سوپاس هەم ئەیسەلمێنێ کە لە خۆت ڕازیت و هەم شایستەی تۆ نیشان ئەدات. لە هەمان کاتیشدا هەستێکی باش ئەدا بە ڕووبەرەکەت. لەبەر ئەوەی ستایشی تۆی کردووە و تایبەتمەندییەکی باشی لە تۆدا بەدی کردووە. سپاس ئەگەر بەڕاستی لە دڵەوە بێ بازدانێکی ترە بۆ بەرەوپێشچونی باوەڕ بەخۆبونت سپاس نیشانەی خۆپەرستی نیە کەسانی تریش هەرگیز وای نابینن تۆ ستایشی خەڵکی تر ئەکەی بۆ تایبەتمەندیە باشەکانیان تەنانەت لەو کارەدا پێشەنگی دواتر باسی ئەم بابەتە دەکەین کاتێ تۆ ستایش ئەکەن مەکەوە پەلە قاژە هێور بەرەوە بەنەرمی و بەزەردەخەنەوە سپاسیان بکە بنەمای ڕاگرتن لە یاد مەکە. ئەم بەشەش بە کۆتا هات.